کە مابوو چەند خاڵێکی تر لەسەر شەعبی یابانی باسی بکەم بەڵام بابەتێکم هەڵبژاردووە تایبەت بە ئەمڕۆ ئەگەر ماین و نەمردی نیشاڵە لە کاتێکی تر بە مەسلحەتم زانی ئاماژە بە خاڵەکانی ترەکەم ئەم بابەتەی ئەمڕۆ بریتە لە ئازادی لە ئیسلامدا الحڕیەت فی الئیسلام گەورەترین خەڵاتی خوا بۆ مرۆڤ لە پاش دروستکردنی و ڕێزلێنانی بەوەی ئەمری کرد بە مەلایکەتەکان سجدەی ڕێز و ئیحتیرام ببن بۆ ئادەمی باوکی بەشەریەت بریتە لە پێدانی عقل ژیری و ئازادی گەورەترین نیعمەت دوای دروستکردن بریتیە لەوەی خوا عقلی داوە بم بەشەرە بەم عقڵە چاک و خراپ لە یەک جیاکرێتەوە بەم عقڵە داوات لێکرێ عیبادەت بکەیت یا عفو دەکرێت لە عیبادەت بەم عەقڵە لەبەردەم یاسادا بەرپرسیاری لە دنیا و لە قیامەتە ئازادیش ئەوەیە کەوا عەقڵ بخەیتە کار ئەگەر عەقڵ ژیری ئەگەر عاتل بوو کاری پێ نەکرا ئیتر ئازادی و حڕیەتی بەشەر کار ناکا کەواتە وەختێ ئێمە مومارەسەی ئازادی دەکەین ئەو کاتە ئیش بە عەقڵمانەکەین ئەو کاتە ئیش بەو نیعمەتە گەورەی خواکەین کە پێی بەخشیوین مرۆڤ ئەگەر نیعمەتی ژیری نەبوو هیچ داواکاریەکی لێ ناکرێت و دەبەخشرێت لە هەموو جۆرە بەندایەتیەک حتا لە بەردەم یاسای دنیایشدا بەخشراوە و گلەی لێ ناکرێ و سزا نادرێت لەم نیعمەتی عقلە گەورەتر بریتێ لە ئازادی و ڕێزگرتن لە بڕیاری مرۆڤ لە گرتنەبەر و هەڵبژاردنی بەرنامەی ژیانیدا ئازادی لە هەڵبژاردنی بەرنامەی ژیانە هەتا بگاتە دینداری و عەقیدە ئەوە تا قورئان ڕاشکاوانە بەیانی ئەوە دەکا فەرمێ لا ئیکراه فی الدین قد تبین الرشد من الغی زۆر کاری نیە لە دینداریە ژیری و سەرلێشێوان ڕوون بوونەتەوە مرۆڤ بێ ئازاد بێ لەوەی ئەو ڕێگا هەڵەبژێرێ یا ئەو ڕێگا هەڵەبژێرێ فمن یەکفر بالطاغوتی ويؤمن بالله ئەوەی کافر بێ بە شەیطان و بە ئەوانەی وەکو شەیطانوان ئیمان بێنێ بەخوا الله ولی الذین آمنوا خوا پشتیوانی ئیماندارانە یخرجهم من الظلمات الى النور دەریانەیەنێ لە تاریکی بۆ ڕووناکی والذین کفروا بێباوەڕانیش ئەولیاءهم الطاغوت شەیطان سەرپەرشتیان و دۆستیانە هەروەها دەفەرمێ بە پێغەمبەر خوای گەورە جل جلاله بە پێغەمبەر دەفەرمێ صلی الله عليه وسلم ولو شاء ربك ئەگەر خوای تۆ بیەوێ بە ئیجبار لآمن من في الأرض كلهم جميعا هەرچی وا لەسەر زەویە هەمووی ئیمانیان هێنا ئەگەر خوای تۆ ئەی پێغەمبەر صلی الله علیه وسلم بیویستایە زۆری بکردایە هەرچی وا لەسەر زەویە هەمویان ئیمانیان نەهێنا کەواتە نەیویستووە نەیویستووە هەموو خەڵک ئیمان بێنن ئەی ئیشی داعی چییە ئیشی پێغەمبەر چییە بەلاغی مبینە ڕوونکردنەوەی حەق و بەتاڵە ڕێنماییە دانانی شارەتی مرورە ت دوای کابرا یەت یا نایە لە گوێکایە لە گوێ ناکا ئەوە حسابی لە قیامەتە زەرەری دنیایش خۆی تەحملی مەسئولیەتەکە باشە بۆ خوا جەلە جەلالوه نەیویست هەموو خەڵک لەم سەر ئەرزا ئیماندار بن پرسیارێکە لە دڵی هەمووتانە ئیسا دروست بوو بۆ خوا نەیویست هەموو خەڵک ئیماندار بن ئەگەر خوا بیویستایە لەو شاء ربک یا بە هەموویان بڵێ کەوتن امتحان قیمەتێکی ئەمێنێ نەخێر ئەگەر ئیزاعەیەک دابنین تەلەفزیۆن یا رادیۆ ئیزاعەیەک دابنین با بڵێن ئیزاعەیەکی رادیۆیی کە خەڵکی زۆرتر ئەتوانێ گوێبیستی بێ ئەو ئیزاعەیە کە دامان ناوە شەو ڕۆژ یعنی بیست و چوار سەعاتەکە بەس قورئان لێ ئەدا ئایا خەڵکی بۆیان هەیە شتێکی تر لەو ئیزاعەیە هەڵبژێرن بڵێ من حەزم لە قورئان نییە حەزم لە گۆران نییە بۆیان هەیە نا ئەگەر شەو ڕۆژ گۆرانی لێ بدا ئایا خەڵکێک بۆیان هەیە بڵێ وەڵام من حەزم لە سرودێکە حەزم لە قورئانە نا چونکە ئیزاعەکە هەرەوەی تایە ئیتر تۆ ئیختیارت نەماوە دەی لەم سەر ئەرزا بلا تەشبیه ولله المثل الاعلى خوا ئەگەر هەموو خەڵکی زۆری لێ بکردینایە ئیماندار بووینایە عەقڵ عاتڵە بوو ئیتر دەوری نەما حڕیەتی ئینسان عاقلە بوو دەوری نەما امتحان دەوری نامە ئەوە نیە خوا فەرمێ لیەبلوەکم بۆی تاقیتان بکاتەوە وەلە نەبلوەنەکم بە تاکی تاقیتانەکەمەوە ئێ باشە ئەگەر تۆ سەلبی ئیختیار لە من بکەی یعنی ئازادیم لێ بشێنیتەوە ئیتر امتحانی چی مەکەی باس باسی خوایە و باسی ئینسانە حەزەکەم گەنجەکان لەم مەوزوعە حاڵی ببن بە تایبەتی ئینجا ئەوانی تریش بە پیر و بە جوانەوە هەمومان ئاوا بۆ ئەم مەوزوعە بڕێن ئەم ئازادی و سەرپشتکردنەی پەروەردگار بۆ مرۆڤ بۆ کەس نییە لێی بسێنێتەوە حتا بۆ ڕسول وڵی صلی الله عليه وسلم هەر لەم شوێنە لەم نزیکانە بۆم باس کردن مەفرەزەیەک لە مەدینە بە کەمین دەرچوو دەرچوون بە ئەمری پێغەمەری خوا لە ڕێگە سوارێکیان گرت سوارێکیان گرت ئەم سوارە ڕئیسی عەشیرەتێکە فارسی و شجاع ثومامە بن و ئەثال ثومامە یەکێک بۆ لە پیاوە ناودارەکانی دەوروبەری مەدینە ڕئیسی عەشیرەتێکی گەورە بووە قسەی ئەمر و نەی جێبەجێ کراوە لە ناو تیرە و عەشیرەتەکەیە ئەم مەفرەزەیە ئەم پیاوە ئەسیرەکەن ئەیگرن ئەیەنەوە بۆ مەدینە لە مزگەوت دایەنێن پێغەمەری خوایە بۆ مەدینە سەل الله عليه وسلم بۆ مزگەوت ئەڵێ بە زۆر ئەڵێ نە ئەڵێ محەممەد منیش سێشت بە تۆ ئەڵێم هەراوە ئەگەر ئەم کوژی من خاوەن خوێنم خوێنم زایە نابێت ئەگەر بەرەڵام ئەەکەی ئازادم ئەەکەی ئەوە ئەو پیاوەتی تۆش بەزایە ناچێت داوای پارە ئەەکەی داوای چیەکەی بیکە بەرامبەر بە ئازادکردن ئەڵێ دە ئیمان بێنە ئەڵێ ئاوا ئەوە ئارەزوی خۆمە نایهێنێ ئەڵێ دە نانی بەنێ ئاوی بەنێ خزمەتی بکەن سەرمای نەبێ گەرمای نەبێ لە مزگەوتا تا سێ ڕۆژ هەموو عەسرێ یەت ئەم داواکاری ئەدا بەم پیاوە لە ڕۆژی سێمە هەر یەک قسەیە بێ یەکەم ڕۆژ کردوێتی پێغەمەری خوا فەرمێ جەماعەتێکتان بیبەن هەتا خێمە و دەوارەکانی عەشیرەتەکەی خۆی دەرەکەوێت تا حاڕەکەی خۆیان دەرەکەوێ لەوێ کە ماڵەکانیان دیار بوو لەوێ ئازادی کەن با بڕۆ ئەیبەن و ئەڵێن ئەوە ماڵەکانی ئێوە ئەڵێ بەڵە لە دەیخوا حافیزی تر ئێمە ئیشمان بە تۆ نەما ئەمانە گەڕێنەوە ئەویش ئەڕوە تۆزی ئەڕا بیرەکاتەوە ئەڵێ سومامە ئەم معاملەیە چی ئەم پیاوە لەگەڵ توا کردی بەخۆیڵێ عەقڵ، مەنتیق، ژیری، لەمە زیاتر قبوڵەکا پیاوێک سێ ڕۆژ تۆ ئەسیری بی بوبەسێتەوە خزمەتی بکا سەرماو گەرماو نەبێ زۆری لێ نەکا لە گوڵێک ئاڵتوی پێ نەڵێ ئەی باشە ئیتر بۆچی بیر ناکەیتەوە تاکەی بەرد و دار و خۆر و مانگە پەرستی وەڵا ڕێک ئاوزەنگی لێداوە گەرەتەوەێتە بۆ مەدینە بۆ مزگەوت بۆ لای پێغەمەری خوا خەڵک سەریان سوڕەمێنێ ئیسا لێرە بوو ها سمامە ئەوە خێر بوو وڵای محەممەد هاتوو مسلمان بم ئەی بۆ لێرە سێ ڕۆژە تەکلیف و لێکم ناخ لەوێ ئەگەر مسلمان بوومایە ئەیانو لە ترسانە ئیمانی هێنا بۆی نەیکوژن بەس ئێستا بە حسن و ڕەزای خۆم بە ئیختیاری خۆم دڵم عقڵم پاڵی پێوە ناوم کام بەرنامەی تۆ دروستە بۆیە قبوڵم کردی لە ناو ماڵ و کەسوگارەکەم گەڕامەوە هاتمەوە بۆ لات مای خوش بێ عەقلی ئەمە بە عەقلی ئێمە ناچێتە ژوورەوە مرۆڤ کە ئازاد بوو لە هەڵبژاردنی بەرنامەی ژیانیدا لە جلوبەرگیدا لە ماڵ و خانوویدا لە خوێندن و کار و کەسابەتیدا لە هەڵبژاردنی نوێنەر و حکوومەت و سەرۆکۆمار و پاشایدا ئیتر بۆ کەس نییە زۆری لێ بکا بەرنامەی پێ بگۆڕێ یەک بۆچوون بسەپێنێ بەسەریا ئەگەر ئێمە وەک وتم یەک رادیۆ دابنێین تەنها بەس زۆر ناودەهۆڵ وەربگرێ دەیتر من ئازاد نیم قورآن وەربگرێ دەی من ئازاد نیم ئەبێ کۆمەڵی ئیزاعی تیابێ جا ئەوەی خاتە خڕە بەلەرزانە ئەوەی خاتە عەبدولباسی دوو یایوهە لە ڤینە ئامن و ئەوەی خاتە سەر مناقەشە ئەوەی خاتە سەر سرود و شعر و هەرێکێ هەرێکێ بە جۆرێ ئەمەیە ئازادی دەبێت لە یەک بۆچوون زیاتر هەبێ لە ڕێگایەک زیاتر هەبێ لە بەردەم تا تا بتانی هەڵبژێریت وعقل و ئیرادەت بخەیتە کار بۆ دیاریکردنی چاک و چاکتر و چاکترین باشمان هەیە باشتر باشترین لەم وڵاتەی ئێمەدا لە ساڵی نۆ سەد و شەست و نۆ کە حزبی بەعس هاتە سەر حکم لەو کاتەوە ئینتیخابات دەکرا ئەبوایە حزبی قاید و حەزرەتی ڕئیس لە ساڵ نەوە و نۆ و پۆینت نەوە و نۆی بیەنایە بە چەپڵە ڕێزانیش بەدەمێوە بوونایە ناویشیان نابوو ئینتیخابات و ئەڕۆی هەتا 2023 لە ساڵی نەوە و دووەوە ئەم جۆرە عەقلیەتە بەردەوامە لەگەڵمان لە انتخاباتی یەکەمی کوردستانیش هەروایە لەگەڵمان بیت پیاویت پیاوی باشی ژنی چاکی خۆ ئەگەر وەک ئێمە بیر نەکردەوە بیرت نەکردەوە تۆ خراپ و خائین و خۆفرۆشی بە هەردوو لاکەیان ئەڵێم خەڵکینە بە هەردوو بەرەکە ئەڵێم ئەوەی لەگەڵ یەکی ئەوەی لەگەڵ نییە بە هەردووکیان ئەڵێم هەردووکیان هەر واڵێن بڕۆ بۆ لای کامیان زۆر شەریفە قسەی لەگەڵ ئابکە ئەڵێ لەگەڵمان بی تۆ کوردی تۆ بەڕێزی تۆ گەورەی ئەگەر لەگەڵتان نەبم تەواو تۆ خیانەتت لە خوێنی شەهیدان کردووە تۆ خیانەتی لە بیری ئازادی کردووە تۆ خیانەتی لە بەرەی نەخێر کردووە لە ئێستادا ئەم بڕیارە کێدای خوا نە پێغەمەر نە عقڵ نە ئۆمەمی متحیدە نە زانایان و بیرمەندانی کورد نە ئەی ئەم بڕیارە دوو بەرەی مەسلحەت و حیزبایەتی لە هەرێمی کوردستانە دەریەکەن بۆ ئەم میلەتە داماوە سەرگردانە هەردوو لاکەیان ئەڵێن لەگەڵمانابی چاکی لەگەڵمانە نەبی خراپی من ئەڵێم هەمە هەڵەیە بە هەردووکیان ئەڵێم ئەمە هەڵەیە ئەسڵەن هەڵبژاردن و ئاگاتان لەم قسە بێت وتارەکەم ئەمەیە ئەمە کاکڵی وتارەکەم هەڵبژاردن و ڕاپرسی دەبێت بە نهێنی بێت کەس نەزانێ دەنگت داوە یا نەداوە بۆ کێت داوە بەڵێت کردووە یا نەخێرت کردووە ئەمە یاسای ڕاپرسی و هەڵبژاردنە نەک ئەم چەلەحانێ و شەڕەجنێوەی لای ئێمە لە کوردستانە ئەمە ئەسڵە بۆیە من تکاکەم باگەلی کورد جارێکی تر کەرت و پەرد نەبێت ڕێز لە ئیرادەی خەڵکەکەتان بگرن بە بەڵێ یا بە نەخێر بە هەڵبژاردنی حیزبەکەی تۆ یا ئەوی تر مۆر مەدەن لە خەڵک بەرەیەک پێی وایە چەندین ساڵە خەبات و خوێن و ماندووبوون بەشی ئەم گەلی کوردەیە دەڵێن ئێستا هەل لەبارە بۆ ئەوەی بەرەو سەربەخۆی و دەوڵەت بڕۆین بڵێن بەڵێ وامان پێڵێن بەرەیەکی تریش دەڵێ لەم کاتەدا کورد بارودۆخی ناوخۆی و ناوچەی و نێودەوڵەتی لەبار نییە هەڕەشەمان لەسرە بۆیە دەترسین ئەوەی هەمانە لەبار چێ ئێوە بڵێن نەخێر پێمانەڵێن بڵێن نەخێر ئیتر شەڕە جنێو و پەتپەتی بە یەکتر مەکەن، با گەل ئازاد بێ، مۆر لە کەس مەدەن. براینە، سوێند بە خوایە کە وا شەریکی نییە. ئەم مامۆسای لە بەردەمی ئێوا وەستاوە، هەشتا و شەش ئەو ژنەی کە ئێستا حەڵاڵ و هاوسەرمە بووە بە شەریکی ژیانم لە هەشتا و شەشەوە. نەوە و دوو یەکەم انتخابات کراوە بەو قورآانە بسملایم دەکردو تا ئێستا نازانم ئەو ژنەم دەنگی بەکێ داوە لە نەوە و دووەوە هەتا ئێستا من هەتا 2006 لە ناو یەگرتووا بووم پۆستیشتم هەبوو بەو ژنەم نەوتۆ ژنەکە دەنگە دەی بە یەگرتوو دانەدەی بە فڵانە کەس لەوەتیش وازم هێناوە بە ژنەکەم نەوتووە ئەی ژنەکەم ئەی کچەکەم دەنگەدەن بە فڵان یا بە فڵان نازانم دەنگی بەکێ داوە ئەویش نازانێ من دەنگم بەکێ داوە ئەسڵ دەنگدانە بێ ئاوا دێ نەک تەڵاق خۆی بە خەڵکی بە هێزی پۆلیس و پێشمەرگە و پاسەوان ئەبێ تەڵاقمان بۆ بخەی بزانین دەنگ داوە بە ئێمە یان نەداوە ئەوە ئەوە ئەوە سەلبی عەقڵ و اختیارە بۆیە من لێرەوە بە هەموو مەسئولینی کورد دەڵێم بە هەموو حیزبەکان دەڵێم بە هەموو ئەوانەی خۆیان بە ڕۆشنبیر و ئازادی خواز و حەت بەرەی نەخێر و ئەوانە دائەنێن بە هەردوو لایەن ئەڵێم ئەڵێم بیکەن بە خاتری خوا ئەگەر یەک تۆز ویژدانتان هەیە ئەم میلەتە ئازاد کەن ئازادی کەن بڵێ ئازادی دەمەدەی یا نایدەی هەر هاوڵاتیە بە ڕێزەکەی بە ئێمەیە دەی یا بە ئێمەی نادەی هەر هاوڵاتیە بە ڕێزەکەی ڕێز دەیە مافت پارێزراوە برا کێڵێ خێر لەوایە بڵێ نەخێر ئەی کێڵێ خێر لەوایە بڵێ بەڵێ کەس علمی غەیبی پێیە نە لای خواوە هیچ یەکمان بۆ هاتووە نە ئۆمان و متحیدە و ئەمریکا و رووسیا و ئەمریکا و ئێران و تورکیا و عبادییان پێوتین بڵێن بەڵێ ئاوایە و بڵێن نەخێر ئاوایە نە لەبەرەوە نازانین لەبەرەوە با گەل ئەوەی هەژدە ساڵی تەواو کردو ئازاد بێ ئازاد بێ چیەڵێ ئەڕوایا ناڕوا بەڵێکایانە خێرەکە کەس بۆی نەبێ مۆری خیانەتی لێبدا تکاتان لەکەم لە ناو ماڵە لە مقڕەکانتانە لە ناو چایخانە و سنتەرەکانتانە لە ناو باخ و بێستانەکانتانە پیاوەتی و شەهامەت لە دەست مەدەن برایەتی و خزمایەتی لە دەست مەدەن ئەم کوردە هەزار لەتە مەیکەن بە دوو هەزار لەت ئەم کوردە جەرگی سوتاوە گەنجمان نەما هەمووی سەری خۆی هەڵگرت هەمووی خنکا هەمووی سووتا هەمووی انتحاری کرد لە پێناوی چیا ژیانمان خۆشە گیرفانمان پڕە نەک بیستوەڵێ کاسەی پڕاشتی ماوە ئەی کاسەی خاڵی نەگبەتی ماوە دێمە کاسەکەمان خاڵیە بۆیە تکاتان لێ یەکەم ڕێز لە عقلی خۆتان بگرن ڕێز لە ئیرادەی خۆتان بگرن من بێلایەنانە ئەم وتارم داوە ئەوەی مۆرم لێدا ئەوە گەردنی ئازادێ بە ڕاز یا بە چەپ وتارێکم داوە بۆ ڕۆشنکردنەوەی بەرچاوی هاوڵاتیەکانی بۆ ڕۆشنکردنەوەی عقل بۆ ڕووناکردنەوەی ڕێباز و ڕێگا بۆ پێدانی ڕۆشنبیری هەڵبژاردن و ڕاپرسی دوایی چیەکەی و چۆنەکەی ئازادی ئازادی، ئەمەیە ئەسڵ، ئەمەیە حەیات، ئەمەیە سەرکەوتن، ئەمەیە گرەو بردنەوە. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ. خوا ئیسلاحی حاڵمان بکا. خوایە نەخۆشێکی زۆر داوای دوعای خێریان لێ کردوین یا شافی خوایە شیفایان بدەی یا شافی خوایە شیفایان بدەی یا شافی شیفایان بدەی شیفان لا یغادر سەقەما خەڵکێکی زۆر محتاجە قەرزارە خوایە محتاجیان دەربکەی خوایە قەرزاریان ڕزگار بکەی ئەوەی ئەسیر ون بوو دیار نییە خوایە بگەڕیتەوە ناو باوشی باوکو دایکی ئەوەی کەوا بێ هاوسەر هاوسەری بدەیتێ ئەوەی بێ مناڵە مناڵی چاکی بیتێ خوایە ئەم میلەتە ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين